ان اللە لا ینظر الی اجسامکم ولا الی صورکم ولكن ينظر الى قلوبكم واعمالكم سڵاوی خوای گەورەتان لەسەر بێت خوشک و برایانی مسلمان ئیماندارانی بەڕێز و خۆشەویست لە وتاری ئەمڕۆماندا بە پشتیوانی خوای گەورە باس لە چین و توێژێکی کۆمەڵگا دەکەین کە ئەوانیش پەراوێز خراون و بێناز بوون کەمتر گوێیان پێدەدرێ چونکە ساڵ بە ساڵ و ڕۆژ بە ڕۆژ قەیرانەکان زیاد دەکەن لە سایە و سێبەری سیستمی ناعەدالەتی و دووری لە دین و ژین ئەو چینەش کە باسیان دەکەین لەبەر ئەوەی قەیران زۆر بووە بۆیە پشتگوێ خراون قەیرانی سیاسی و ئیداری و دەیان و سەدان قەیرانی تر ئەو چینەش چینی کەم ئەندامانە کە لە جیهاندا زیاتر لە حەوسەد ملیۆن کەم ئەندام هەیە بە پێی ڕێکخراوی نەتەوە یەکگرتووەکان و لە کوردستانی خۆیشمان سەد و چل هەزار تا سەد و پەنجا هەزار خاوەن پێداویستی تایبەت هەیە چۆن دەبێ باسیان نەکەین بۆ دەبێ فەرامۆش بکرێن بۆیە سێ دوانزەی هەموو ساڵێ بە ڕۆژی جیهانی کەم ئەندامان دانراوە و شەشی شەشی هەموو ساڵێکیش بە ڕۆژی کەم ئەندامانی کوردستان دانراوە کە لەو ڕۆژەدا لەو شەوەدا سەعاتێک دوو سەعات میدیاکان بازاری خۆیان گەرم دەکەن بە هەندێک دروشمی بێناوەرۆک کە لا یوسمین و لا یغنی من جوع کە هیچ ئیسیفادەیەکی ئەو تۆی نییە بۆ ئەوەی بزانی کە تۆی مسلمان کە خەڵکانێک پەنجا ساڵێک کە دروشمی کەم ئەندامان بەرز دەکەنەوە بەڵام بزانە کە دینەکەی تۆ هەزار و چوار سەد و سی و شەش ساڵە مافی کەم ئەندامی مسۆگەر کردووە و ئەوەی ئێستا کە دەیبینی خۆ ئیسلام حاکم نییە سیکۆلاری حاکمە فەرمانڕەوایە بۆیە ڕێکخراوەکانی کەم ئەندامان هەرچی لێیان دەپرسی هەمووی گلەیی هەیە و ناڕازیە کە حەق و مافی خۆیان پێنادەن تەنانەت ئەو سەد و پەنجا دینارەش کە هەیە لە کاتی خۆیدا وەکو پێویست نایاندرێتێ بەڵام دینەکەی تۆ 1436 ساڵ بەس بەر لە ئێستا مافی ئەوانی داوە و ئەم ئاینە هیچی لەبیر نەکردووە پێش یاسا دەستکردەکان کەوتۆتەوە لە مافەکاندا نە هەژار نە دەوڵەمەند نە لەش ساغ و وە نە خاوەن پێداویستی تایبەت ئەم دینە کەسی لەبیر نەکردووە و هەر هەمووی بە یەک چاو سیر کردووە قورآن خوێنەکان با سەرنج بدەن خەڵکانێک هەیە کە بەردەوام دەڵێ لە ڕەمەزانە ئەوەندە خەتمەم کردووە و ساڵانە و مانگانە ئەوەندە خەتم دەکەم بەڵام با سەرنج بدەن بزانن ئایا وەکو خۆی لە قورآن تێگەیشتون سەبەبی نزولی ئایەتەکان ئاگادارن؟ سەرنج بدەنە سوڕەی عەبەسە، سوڕەتێک بە ناوی ئەوە ناونراوە و هەر لە سەرەتاوە باس لە کەم ئەندام و نابینا دەکات کە لە سەردەمێکدا پێغەمبەر صلی الله عليه وسلم لەبەر دڵسۆزی بۆ ئاینەکەی و لەبەر پەرۆشی ڕۆژگارێک لەگەڵ سەرانی بێباوەڕی مشریکانی مەکە دانیشتبوو ئامۆژگاری دەکردن لەگەڵ عوتبە و شەیبە لەگەڵ ئەبوو جەهل لەگەڵ وەلید لەگەڵ ئەوانە دانیشتبوو بۆ ئەوەی ئامۆژگاریان کا و بیان هێنێتە سەر ڕێگە بە فرسەتی زانی بوو لەو کاتەدا یەکێک لە هاوەڵانی نابینا عەبدوڵای کوڕی ئوم مەکتۆم کە هات و پێغەمبەر صلی الله عليه وسلم ئەوها داوای کرد کە چی دابەزیوە تاوەکو بۆی باس بکا، بەڵام لەو کاتەدا ڕووی لێ وەرگێڕا و ڕووی لە سەرانی کوفر دەکرد بۆ ئەوەی ئەوان بێنێتە سەر ڕێ، ئەویش لەبەر دڵسۆزی بۆ ئایینەکەی، لەبەر ئەوەی وەک چۆن دەڵێ با پادارەکان بگرین بێ پاکە ی خۆمانە، وەکو دڵسۆزییەک ڕووی لێ وەرگێڕا، بەڵام خۆ عەبدوڵڵا ئەوەی نەبینی، نابینا نازانێ کە تۆ ڕووت لێ وەرگێڕاوە یان نا. بەڵام خوای گەورە لەسەروی حەوت ئاسمانانەوە عیتابی لێگرت و گلەیی لێکرد فەرمووی عبس وتولى أن جاءه الأعمى ڕووی وەرجێرا لە کاتێکدا کە ئەو نابینایە هات بۆ لای بەڵێ ئەوە ئایەتێکە و هەروەها سوڕەتەکە بە ناوی ئەوە ناونراوە ئەمە ڕێزێکە بۆ نابینایان بۆ کەم ئەندامان بۆ خاوەن پێداویستی تایبەت هەتا لە ژیاندا مابوو پێغەمبەر صلی الله عليه وسلم هەموو جارێکە عەبدوڵای ئیبن ئوم مەکتومی دەبینی دەیفەرموو مەرحەبەن بمن عاتبنی فیه ربی اهلا و سلام لەو کەسەی کە خوای گەورە لەسەر تۆ لەسەر ئەوە لۆمەی منی کردووە و ڕەخنەی لێگرتووم هەموو جارێ وای دەبینی لە دایکە عایشە دەجێرنەوە دەفەرمێ ئەگەر بگونجایە پێغەمبەر صلی الله علیه وسلم شتێکی لە قورئان شارد بایەوە دەبوو ئەو ئاەتەی شارد بایەوە بەڵام هەرچی دابەزیوە هیچی نەشاردۆتەوە و هەمووی ڕاگەیاندووە تەنانەت بە جۆرێک کەمئەندام ئەوەندە بەڕێزە، پێغەمبەر صلی اللە علیە وسلم هەندێک جار کە دەردەچوو بۆ جەنگ و جیهاد ئەو عەبدوڵڵای کوڕی ئوم مەکتومەی دەکردە ئەمیر و والی و جێنشینی خۆی لە مەدینە لە دەوڵەتی ئیسلامی یعنی پێت خاوەن پێداویستی تایبەت گەیشتوونە پلەوپایەک کە بوون بە سەرکردە لە دەوڵەتی ئیسلامیدا کەسێک کە نابینا بێ، کەسێک کە شەل بێ، کەسێک کە نەخۆش بێ گلەیی لێ ناکرێ، تاوانی لەسەر نییە و لۆمە ناکرێ ئەوانە کە نەشێن، چونکە ئەوانە عوزریان هەیە. لە قورئاندا زۆر باس کراوە کەڕی ڕاستەقینە کێیە؟ کەڕی ڕاستەقینە و نابیستی ڕاستەقینە ئەو کەسەیە کە لە ڕاستی حەقا کەڕە. کوێری ڕاستەقینە کێیە؟ نابینای ڕاستەقینە ئەو کەسەیە کە لە ڕاستی حەقا چاوی کوێرە و نابینێ. شێتی ڕاستەقینە کێیە؟ شێتی ڕاستەقینە ئەو کەسەیە کە یقیم علی المعصیە بەردەوام لە تاواندا دەژی کەسێک هات بەلای پێغەمبەردا ڕۆی فەرمویان قوربان ئەوە شێتە مەجنون پیامە ساسان فەرمووی نا بەل هو مصاب فەرمووی ئەوە نەخۆشە مەجنون نییە شێت نییە فەرمووی شێت ئەو کەسەیە الذي يقيم على المعصية ئەوەی کەوا بەردەوامە لەسەر تاوان ئەو کەسە شێتە هەروەکو چۆن جارێکیان دەوڵەمەندێک شێتێکی داوەت کردبوو سفرەی بۆ ڕازاندبووەوە و یەکێک لە خواردنەکانی مەشروبات بوو دەیت مەشێتەکە دەستی نەبر بۆ مەشروباتە خواردنەوەکە دەوڵە مەندوزلەکە وتی بۆ ناخۆیەوە وتی آخر تۆ دەخۆیەوە تاوەک منت لێبێ ئەی من ئەگەر خوارمەوە کچێم لێبێ بۆیە بەڕاستی لە قورئاندا ئەوانە لە فەرموودەدا زۆر باس کراوە بەڕێزەکانم پێوەر لە ئیسلامدا معنەویە نەک مادی پێوەر لە ئیسلامدا تەخوایە ئەوە تا پێغمە ساسە فەرموویەتی إن الله لا ينظر إلى أجسامكم ولا إلى صوركم خوای گەورە سەری جەستەتان ناکە شان و شەوکەتان قاچ و دەستان داخۆ ساغەیان نا تۆ نابینا یان نابیستی یان کەم ئەندامی بەڵکو خوای گەورە سەری کوێ دەکا لە قیامەتە سەیری ناو دڵتان دەکا تاخۆ ئەو ئیشەتان نیەتەکەتان بۆ خوا یان بۆ خورما یان بۆ دنیایە ڕاست دەکا یان درۆ دەکا سەیری ناو دڵ و نیەتی دەکا و سەیری عەمەل و کردەوەکەی دەکا بۆیە لە ئیسلامدا پێوەر شتێکی معنەوی و تەقوایە بەداخەوە لەم دنیای مادەگەراییدا خانوو پارە و سەیارە خەڵکێک بۆی شێت و هارە کە پێوەرێکی زۆر نالەبارە، ئەمە بە ڕاستی پێوەر نییە، بەڵکو پێوەر لە ئیسلامدا تەقوایە، جەستە و لاشە نییە. وە هەروەها بەڕێزان و خۆشەویستان لە فەرموودەی قودسیە هاتووە کە خوای گەورە فەرموویەتی، پێغەمبەر صلی اللە علیه وسلم بۆمان دەگێڕێتەوە فەرموویەتی، اذا ابتلیت عبدی بحبیبتیه، فصبر، هەر کاتێک من کەسێک لە بەندەکانی خۆم تاقی کردەوە بەوەی کە نابینام کرد و ئەویش سەبری گرت ئەوە عوضته عنهم الجنە دەفەرمێ پاداشتەکەی بەهەشتە ئەی نابینایان ئەی کەم ئەندامان ئەی ئەوانەی جەستە و لاشەیان کەم ئەندامە ئەوانە بادڵیان بەخۆ نەمێنێ ئەوانە ئەگەر سەبریان هەبێ ئەوە خوا تاقی کردونەوە ئەوە بەهەشتیان مسۆگەرە قیامەتیان مسۆگەرە بەڵێ بەڕێزان ئیمانداران لە دەوڵەتی ئیسلامیدا زۆر خزمەتی نابینایان و کەم ئەندامان کراوە مێژوو ئیسلام تەماشاکەن عمەری کوڕی خەتاب خوا لێ ڕازی بێ ئەوانەی کە شیریان دەدا ئەوانەی کە مناڵیان هەڵدەگرتەوە ئەوە کرێی بۆ بڕیبوونەوە لە بەیتولمال عمەری کوڕی عبدولعزیز خوا لێ ڕازی بێ ئە کەسێک کەوا نابینا بواە یان کەم ئەندام بواە ئەوە کەسێکی بۆ تاعین دەکرد بۆ ئەوەی خزمەتکارێک خزمەتی بکە دەستی نابیناکە بگرێ یەعنی لە دەوڵەتی ئیسلامیدا پێویستی نەکردووە کەوا ئێستا دەبینین خەڵکانی کاربەدەست کە دەسەڵاتی هەیە حیمایی بۆ دانراوە بەڵام لە دەوڵەتی ئیسلامیدا نابینا حیمایی هەبووە کەم ئەندام حیمایی هەبووە خزمەتکاری هەبووە و لەسەر دەوڵەت معاشی بۆ بڕاوەتەوە چ جای ئەوەی کەوا نابینا و کەم ئەندام و خاوەن پێداویستەکە ئەویش بۆ خۆی معاشی بۆ بڕاوەتەوە لە سەردەمی عمەری کوڕی عەبدولعەزیزە ئیحسای کرد و ژما هەموو ژم ئەوانەی کەوا خاوان پێداویستی تایبەت بوون سەرژمێری کردن و موچەی بۆ بڕینەوە بۆ خۆشیان و و هەروەها بۆ ئەوانش کە دەبن بە کە خزمەتکاریان لە سەردەمی خەلیفە مەموندا شوێنی حەوانەوە دروستکرا بوو بۆ ئەو پیرەژنانەی کەسیان نییە بۆ ئەو پیرە پیاوانە بۆ نابینایان بۆ خاوەن پێداویستی تایبەت لە سەردەمی وەلیدی کوڕی عەبدولمەلیکە لە ساڵی هەشتا و هەشتی هیجریە خەستەخانەی تایبەتی بۆ کربوونەوە، نەخۆشخانەی گەڕۆکی بۆ کەمئەندامان دابین کردبوو، بەڵێ بەڕێزان و خۆشەویستان لە ساڵی هەشتا و هەشت هیجریە کەواتە هەزار و سێ سەد و چل و هەشت ساڵ بەس بەر لە ئێستا لە دەوڵەتی ئیسلامیدا خەستەخانەی گەڕۆک بۆ خاوەن پێداویستی تایبەت دیاری کرابوو، ئەوەی کە ئێستا خەڵکانێک لە ئەوروپا باس دەکا خزمەتی کەم ئەندامان دەکرێ ئەمە پێش ئیسلام پێش ئەوانی داوەتەوە ئەوەی ئیسلامە ئەوان بەکاری دێن و بۆیاغی خۆیانیان لێداوە بەڵێ ئیمانداران دەبێ ئێمە وریابین دینەکەی ئێمە زۆر گەورەیە زۆر پێشکەوتووە لە خزمەتی مسلماناندا بە شێوەیەکی گشتی بە تایبەت ئەوانەی کەوا پێویستیان بە هاوکاری و یارمەتی هەیە چونکە لە ئیسلامدا دەستێک هەیە ئەبێ ببڕدرێت دەستی دز و پیاو خراپان دەستێک هەبێ ئەبێ ماچ بکرێت ئەبێ ڕێزی لێبگیرێ دەستی کرێکار و دەستێکی شێ دەبێ هاوکاری بکرێ و یارمەتی بدرێ بەڵام ئەوەش دەستی خاوەن پێداویستی تایبەتە بەڵام نەک وەکو ئیحسان و یارمەتی بەڵکو واجبە ئەوانە خزمەت بکرێن لە ئاینی پیرۆزی ئیسلامدا چونکە ئەو کەم ئەندامانە خەڵکی زۆر گەوریان تێدا هەڵکەوتووە محەممەدی کوڕی سیرین گوێی زۆر گران بوو کە لێکدەرەوەی خەون بوو حەدیسیشی ڕیوایەت کردووە و خەڵکانێکی زۆر دەبینی لە خاوەن پێداویستی تایبەت کە دەبینین کە شتی بەهرەی زۆریان پێیە توانای زۆریان پێیە بۆ بە کەسێکی نابینا دەڵێن حافظ لەبەر ئەوەی کەوا حفزی بەقوەتە زۆرێک لە نابیناکان قورئانیان لەبەرە و لە وڵاتی خۆشماندا خەڵکانی باشمان تیا هەڵکەوتووە هەر لەم شارەی خۆماندا لە سلێمانی خەڵکێکی وا هەبووە وەکو عەبدولەتیفی کەم ئەندام کە لە ژیانیدا زیاتر لە سەد جار قورئانی خەتم کردووە و و لە ماڵەکەی خۆی کردبوو بە قوتابخانەیەک و بۆ منداڵەکانی گەڕەک و چەندین کتێبی نووسیوە تەنانەت دەیان خەڵکانی وەکو ئێمە وەکو ئەویان پێ نەکراوە لە خزمەتکردندا کە نیوەی شەلەلیش بوو نیوەی جەستە و لاشەی ئیشی نەدەکرد بەڵێ بەڕێزان کەم ئەندامان ئێمە دەتوانین ئیسیفادەیان لێ بکەین برادێک بۆی جێرامەوە وتی من لە مەریوان چوون بۆ ئێران کە سەیر بکرد کەم ئەندامێک هەردوو دەستی بڕابەوە و دەستمێژی هەڵدەگرت و من بۆ سەر ئاو چوون بۆ مزگەوت بەڵام ئەو بە دەستە قرتاوەکانی دەموچاوی تەڕ دەکرد و دەستەکانی تەڕ دەکرد وتم تف لە خۆم ئەو ئەو بە نوقسانی خۆی سەزدە بۆ خوا دەبا من خوا ئەم هەموو جەستە و لاشەی پێداوم سەزدە بۆ خوا نابم ئەڵێ لەو کەم ئەندامە پەندم وەرگرت و توانیم کەوا جارێک کە بگەڕێمەوە تەوبە بکەم بۆ ڕێگەی سەر حەق و ڕاست بەڵێ بەڕێزان و خۆشەویستان باوریابین ئەوانە بەرەکەتن هەر ماڵێک کە کەم ئەندامێکی تێدا بوو با ناشکور نەبێ با سەبر و تەحملی هەبێ چونکە ئەوانە فەزلیان هەیە پێغمبەر صلی الله عليه وسلم فەرموویەتی هەل تنصرونەوە ترزقون الا بضعفائكم مەگەر ئێوە سەردەکەون یان خوارسختان دەدا ئللا بەهۆی ئەوانەوە یەک بەهۆی زعیفەکانتانەوەیە بەهۆی خاوەن پێداویستی تایبەتەوەیە بەهۆی نقصانەکانەوەیە کە جەستەیان نقصانە بۆ چونکە ئەوانە دوعاکانیان خوا وەڵامی دەداتەوە چونکە ئەوانە ئیخڵاسیان لە ئێمە زیاترە، بەڕاستی لە خوا دەپاڕێنەوە و دڵسۆزن، بۆیە بەڕێزان و خۆشەویستان دەبێ ئێمە بەردەوام هەست بکەین بە نیعمەتەکانی خوای گەورە، ئەگەر بۆ خۆشت کەم ئەندامێکت بینی هەست بکە بە نیعمەتەکەی خوای گەورە و لەبەر خۆتەوە ئەو گوێی لێ نەبێ، بڵێ الحمد للە الذی عافانی مما ابتلی به غیری، بڵێ سوپاس بۆ ئەو خوایەی کە منی سەلامەت کرد لەوەی کە خەڵکانێکی تر غەیری من ئەوە موبتەلا بوون پێوەی، کە تۆ چاوت هەیە و ئەو نابینایە کە تۆ قاچت هەیە و ئەو قاچێکی نییە کە تۆ دەستە ساغە و ئەو قا دەستێکی نییە ئەوە دەبێت نیعمەتەکانی خوا هەست بکەیت کە خوا چەندە نیعمەتی لەگەڵ تۆ کردووە ئەی چ بەوانە دەڵێی کە بۆ پارە و ماڵی دنیا چوون کەم ئەندام نین و خۆیان نووسیوە لە کەم ئەندامان و هەر لەبەر خاتری سە و پەنج دینارەکە ئەو خیانەتەیان کردووە یعنی بەڕاستی ئەمە جێگەی بەزەیە زۆر بەداخەوە یانی ئەمە بۆ خۆی خیانەتە بۆیە ئیماندارانی بەڕێز و خۆشەویست با ئێمە بزانین کە دینداریمان بەختەوەریە لەش ساغیمان تاجی پاشایەتیە و هەروەها قەنەعەتیشمان دەوڵەمەندیە جا با هەموو لایەکمان بە خۆماندا بچینەوە بزانین کە دینەکەی من و تۆ هیچ شتێکی لە بیر نەکردووە خاوەن پێداویستی تایبەت، بۆ دەوڵەمەند و بۆ فەقیر، بۆ هەژار و بۆ نەدار، یەک شتی لە بیر نەکردووە، ئەوە مێژووی ئیسلام تەماشا کەن، ئەوە ئایەت و فەرموودەکان سەرنج بدەن کە بە ڕاستی ئەم دینە هاتووە بۆ ڕێکخستنی ژین، جێگەی سەرسوڕمانە کە خەڵکانێک دەیانەوێ دین لە ژین جیا بکەنەوە چونکە بەڕاستی ئەوانە یان جاهل و نەزانن بابێن بخوێنەوە بزانن فقه و شریعەتی ئیسلام یاسا و ڕێسای هەموو شتێکی تێدایە یان ئەوانە دژی ئیسلام و حاقدن دیارە قسە لە دژ و لە دوژمن وەرناگیرێ ئەینا ئەبێ ژینی میلەت بە پێی دینی میلەت بێت ئەگەر وات نەکرد کاردانەوە دروست دەبێ ئاژاوە دروست دەبێ ئێمەی میللەتێکی موسڵمان دەبێ ژینەکەشمان بە یاسا و شەرعی خوا بێ شەرعی خواش هیچی لە بیر نەکردووە خاوەن پێداویستی تایبەت چونکە ساڵانە لە شەشی شەشدا دەبینین ڕاگەیانەکان کۆمەڵێک دروشم بەڵاو دەکەنەوە ئەوە تا لە وڵاتان و لە دەوڵەتی ئیسلامیدا ئەوەی کە خاوەن پێداویستی تایبەتی هەبوو بێت ماڵەکەش پێی خەنی بووە موچیان بۆ بڕاوەتەوە عەرزیان داونێ خانویان داونێ یعنی مقابلی ئەوە کە خوا بەسەری کردوتەوە دەبێت دەوڵەت زیاتر خزمەتی ئەوانە بکە بەڵام داخەکەم ئێستا دەبینین ئەوان بەو کەم ئەندامی و نقصانی خۆیانەوە ئینسان زەرجی دێشێ کە ئەوانە خۆ پیشاندان دەکەن و مان دەگرن و یعنی خەڵکێک ئەوەندە بێویژدامی حەقی ئەوانیش نەدا و خزمەتی ئەوانیش نەکە بەڕاستی ئەمە جێگەی سەرسوڕمانە و نیشانەی پرسیارە، بۆیە بە هەموو لایەکمان دەبێ ئێمە خزمەتیان بکەین و خاوەن پێداویستی تایبەت بەشێکن لە ئێمە و ئێمە بەشێکین لە ئەوان و و خۆمان لەوان بە گەورەتر نەزانین، ئەو خوایەی کە چاوی لە وستاندۆتەوە دەتوانێت لە تۆشی بستێنێتەوە، ئەو خوایەی کە ئەی مبتەلا کردووە بە شەلەل، بە بێقاچی، بە بێدەستی، دەتوانێت تۆش وا لێ بکا. ژیان ئیمتیحانە و ژیان تاقیکردنەوەیە بە خۆشی و بە ناخۆشی. لە خوای گەورە دەپاڕێنەوە دەڵێن یا ڕەبی خوایە ئەوانەی مبتلا بوون بە دەرد و ئێش و ئازارەوە خوایە سەبریان بیتێ خوایە ئەوەی شیفای بۆ دەنێری یا ڕەب عالمی شیفای بۆ بنێری یا ئەڵڵا خوایە ئەوەی شیفای نییە خوا سەبری بیتێ یا ڕەبی خوایە عاقبەتی هەموو لایەکمان بەخێر ژێڕێ یا ڕەبی خوایە ئەو ماڵ و خێزانانی تووشی مشکلە بوون خوایە مشکلەکانیان بۆ چارەسەرکەی خوای ئەوانەی داوای نەخۆشیان کردو شیفا بۆ هەموو لایەک بنێری یا ڕەب العالمین یا ڕەبی خوا قوتابیەکانمان ناجیح و سەرکەوتوو کە یا ئەڵڵا یا ڕەبی خوا دەروی خێرمان لێ بکەیەوە خوایە بەڕەحم بە هەموو لایەکمان بکەی لە دایک باوکمان خۆشببی لە خۆمان خۆشببی یا ڕەبی خوا لە مردوەکانمان خۆشببی خوا ئیمانمان سەلامەتکەی خاک و وڵاتمان سەلامەتکە یا ڕەب العالمی یا ڕەبی خدایە ئەوەی خێری دێ بۆ ئەم لەتە تووشی خێریکەی خوای ئەم ئاشتی و هەرزانەی لە کوردستانمان نەگریەوە